بسم اللە الرحمن الرحیم بەناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک والفجر سوێند بە کاتی بەرەبەیان وليال عشر سوێند بە دە شەوی یەکەمی مانگی قوربان ذی الحجە والشفع والوتر ئەگەریش وای تاقیکردەوە کە ڕزق و ڕۆزی لێ کەم کردەوە ئەڵێ، خوای خۆم سووکی پێ کردووم. کەللا بەل لا توکریموون الیتیم. نەخێر، مەسەلە بەو جۆرە نییە، نە ڕزق و ڕۆزی زۆر کردن مەعنای ئەوەیە خوا حورمەتی کەسە ڕزق و ڕۆزی زۆر کراوەکەی گرتووە و نە ڕزق و ڕۆزی کەم کردنیش مەعنای ئەوەیە خوا بە سووکی ڕوانیویەتە کەسە ڕزق و ڕۆزی کەم کراوەکە.